ئیمانداران و خواناسانی بەڕێز سەلام و ڕەحمەتی خوای پەروەردگار لە ئێمە و سەرجەم ئەهلی ئیمان بێ لەم کاتە پیرۆزەدا لە ماڵی خوای پەروەردگاردا لەگەڵ هەموو مسلمانان ئینشا ئەڵڵا خۆشەویستان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕابەر و مامۆستا و سەرمەشق و چاوساغی ئێمەیە بۆ هەموو بوارێکی ئەم ژیانە کە مرۆڤ لەسەر زەویدا دەیگوزەرێنێ و پێویستی پێیەتی هەر کەسێ حەز دەکا بە ڕووی سوور و سەری بەرزەوە بە حزووری پەروەردگاری بگا و قیامەتی ئاوەدان بێ و جێگای بەهەشت بێ، ژیانی هەمووی زیکر و یادی خوا بێ، با شوێن پێی هەنگاوەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم هەڵگرێ. جا یەکێک لەو شتانەی کە پێغەمبەری ئیسلام صلی اللە علیه وسلم بۆ ئێمەی ئوممەتی پێشەوا و ڕابەرە بریتییە لە بواری نیشتیمان پەروەری کە زۆر کەس وا حاڵی دەبێ ئەگەر ئینسان مسوڵمان بوو شایەتمانی هێنا هاتە ناو بازنە فراوانەکەی ئیسلامەوە ئیتر شتێک نامێن ناوی نیشتیمان پەریوەری و خۆشەویستی زێدی لەدایک بوون و وڵات و گەل و میلەتی خۆت بێ بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه وسلم سیرە و ڕێبازی مبارەکی پێچەوانەی ئەوەمان پێ دەڵێ ئەوەتا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هەمومان لامان ئاشکرا و ڕوونە کە لە شاری مەکە لەدایک بووە ئەو شاری مەککەی کە زێدی لەدایک بوونی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بزانین خۆشەویستی خوا ژیانی چۆن تێیا گوزەراندووە کە چاوی کردەوە لەسەر ئەو خاکە باوکی وەفاتی کردبوو مناڵێکی بێباوک هەر لەوێدا هەستی غەریبی بێدایکی و هەتیوی دایکیشی بەسەرا هات بێدایکیش بوو هەر لە شاری مەکەدا بوو ناسۆری مردنی عەبدولموتەلیبی باپیریشی بە چاوی خۆی بینی و جاری سێیەم هەتیو کەوتەوە. هەر لە شاری مەککەدا بوو، بە چەند پارەیەکی زۆر کەم بۆ تێرکردنی سکی خۆی بە سەربەرزانە شوانی دەکرد. ئەو هەموو نەداری کەوا لە مەککەدا بینی، پێش پێغەمبەرایەتی صلی اللە علیە وسلم، دوای پێغەمبەرایەتیشی، ئەو هەموو ئازار و ئەشکەنجە لە ئازاردان لە سوکایەتی پێکردن لە شەهیدکردنی هاوەڵانی لە گەمارۆی شیوی ئەبو تالیب کە بەسەریان هێنا لە مردنی خۆشەویستترین کەسی خاتوو خەدیجەی هاوسەری لە مردنی پشتیوانێکی وەکو ئەبو تالیبی مامی ئەمە هەمووی لە شاری مەکە لێ بەسەر هات پاشانیش کە هەوڵی تیرۆرکردن و پیلانی کوشتنیان دانا و خوا فەرمووی هیجرەت بکە شاری مەککەی بەجێهێشت شاری مەککە بۆ پێغەمبەری خوا صلی سەلم ئەم نیشتیمانە ئا ئەوەیە کە باسمان کرد خەفەت و فرمێسک و حەسرەت یەک لە دوای یەک بەڵام واش ئاوڕی بۆ ئاداتەوە ئەفەرمێ بەڕاستی تۆ خۆشەویستترین زەوی خوای پەروەردگاری لە لای ڕەب العالمین خۆشەویستترین زەوی خوای لە لای خوا لولا ئەنی ئەخرەجت منک ما خرجت وەڵڵاهی ئەی مەککە ئەی شوێنی لەدایک بوونم گەورە بوونم گوڕ و گاڵ و پێگەیشتن و تێگەیشتنم ئەگەر بێت و ئەو قەومە دەریان نەکردمایە و ناچاری بەجێ هێشتنیان نەکردمایە هەرگیز بەجێم نەدەهێشتی و نیشتیمانی خۆم چۆڵ نەدەکرد سبحان اللە سۆزی بۆی هەیە پێغەمبەری خوا صلی الله فرمێسک بە چاویا دێتە خوارەوە بۆ نیشتیمانەکەی خۆی کە وەکو عەرزم کردن مەکە ئەوەش بوو بۆ پێغەمبەری خوا صلی الله کاتیش کە چوونە وڵاتی غەریبی گەیشتە شاری مەدینە لەگەڵ ئەو هەموو حرمەتەی لێیان ژیرا لە شاری مەدینە کە ئەو پێشوازیە گەرمە بێوێنەی حەتا مێژوو ماوە بە فەخرەوە تۆماری دەکا ئەو فراوانی سینە و دڵە و ماڵەی کە مەدینەیەکان بۆ براکانی کۆچەری و پێغەمبەری خوان سەڵسەلەم کردەوە هەرگیز لەبیر ناچێتەوە بەڵام لەگەڵ ئەوەشا کاتێک کە گەیشتنە ئەو وڵاتی غەریبێ و نیشتیمانی خۆیان بەجێهێشت بزانە خۆشەویستی نیشتیمان چۆنە سەحابە هەر هەموو نەخۆش کەوتن هەموو تایان لێ هاتبوو خاتو عائشە دەفەرمێت چوون بۆ لای باوکم سەیرەکەم باوکم وڕێنە دەکا لە تاوی شاری مەکە سەیرەکەم ئەوە بیلالە و هاوار دەکا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چوو بۆ لایان و بیلال دەگریا دەیفەرموو خۆزگەم بەو شەوانەی کە لە مەکە دەمکردەوە باشە بیلال خۆ تۆ لە مەکە تەعزیب دەدرای تۆ کۆیلەیەتیت بەسەر بن لەوێ ئەخر ئەوە نیشتیمانە ئەوەش زێدی لەدایک بوونە ئەوە ئەگە بیلال لە مەکەش لەدایک نەبوو بێ تیا گەورە بووە و پەروەردە بووە فەرمووی یا بیلال دەعی القلوب تەقر تخوا بیلال جان هیچ کەوا مەکە مەگری با دڵەکان ئارام بگرێ چونکە منیش دڵم دەکوڵێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وای فەرموو دوای سەحابەکان فەرموویان تخوای پێغەمبەری خوا دوعامان بۆ بکە بەڵکو چۆن مەککە خۆشەویست بووە و نیشتیمانەمان ئاواش مەدینە خۆشەویست بێ لەلامان بەڵکو ئەم دڵەمان ئارام بگرێ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دوعای کرد و فەرمووی اللهم حبب الینا المدینە کحبنا لمکة او اشد خوایە ئەم مەدینەمان لەلا خۆشەویست و شیرین بکەی لە دڵا خوایە سوکناییمان پیا بێ هەر وەکو شاری مەککە و شوێنی لەدایک بوون و نیشتیمانی خۆشمانت لەلا خۆشەویست کردبووین مەدینە بەقەدەر ئەوە یان زیاتر لەوە لەلامان شیرین و خۆش بکەی بەڵە خۆشەویستان ئەوە ڕێبازی پێغەمبەرە صلی الله علیه وسلم کە نیشتیمان شوێنی لەدایک بوون شوێنی پێگەیشتن و تێگەیشتنت ئاوا بەڕێزە ئاوا مافی لەسەرتە ئاوا لە دڵ دەرناچێ چونکە ئەم ئیسلامە دینی هاوسەنگیە کۆمەڵە غەریزە هەیە لە مرۆڤە ئەم غەریزانە ناسڕێنەوە ئەم غەریزانە خوا لۆمەت ناکا لەسەری کە هەتا چونکە خۆی پێی بەخشیوی یەکێ لە غەریزەکان کە خوا بە مرۆڤی بەخشیوە خۆشەویستی ئەو نیشتیمانەیە کەوا تیا دژی کە تیا لەدایک بووی پیا گەورە بووی بەڵێ نیشتیمان دایکی یەکەممانە پێش دایکە مرۆڤەکەمان نیشتیمانەکەمان دایکمانە ئێمە یەکەم جار خوا دەفەرمێت لە ئا ئەوە دروست بوون لەو زەوێ هاتنە دەرەوە ئەوە دایکتانە دەی باشە چۆن هەموو ئینسانێک پێی خۆشە سەمعی دایکی پارێزراو بێ واللهی ئاوا واجبە هەوڵی پاراستنی سەمعی وڵات و نیشتیمانەکەی خۆی بدا چۆن ناتوانی تەکەبور بەسەر دایکتا لێدەی دەی لەسەر ئەو خاکە کە دایکی یەکەم تە تەکەبور لێ مەدە دە کاولی مەکە ئاوەدانی بکەوە خزمەتی بکە سوکایەتی پێ مەکە چۆن دیفاع لە دایکت واجبە دیفاع لە نیشتیمانی خۆت ئاوا واجبە وفیها نعیدکم نەک ئەم نیشتیمانە هەر دایکێک بێ کە لێی لە دایک دەبی ئێستا دایکی خۆمان کە لێی هاتووینە دەرەوە بەسکی هەڵیگرتووین هەر ئەوەندەیە لێی لەدایک بووین جارش کەم مۆڵەتی ئەوەت نییە بچەوە ناو سکی دایکتەوە وانێ بەڕێزان کەس ناتوانێت بچێتەوە ناو سکی دایکیەوە بەڵام دایکی یەکەممان کە نیشتیمانە جارێک لێی لەدایک بووی خوا دەفەرمێ وەفیها نوعیدکم جارێکیش لە ئامێز دەگرێتەوە دەچیەوە ناویەوە دوای مردن سبحان اللە سەیری ئەم ئات و تەعبیرە قورئانیە کە ئەم ئینسانە خۆشەویستە ئازیزە گەنجە جوانە کە مرد لەبەر دەستا نە لەم ئەرزە جێی دەبێتەوە نەبی بە فەزا و بۆشایی مانگ و ئاسمان و مەریخ جێی دەبێتەوە ئیلا دەبێ بهێنێەوە ناخی زەویەکەوە ها مناڵە کە بزر دەبێ کە وەقرە ناگرێ کە کەس نازانێ بۆی ژیر نابێتەوە ئەڵێ دایکی بۆ بدۆزنەوە کە خستیانە باوەشی دایکی یەکسە ئارام دەگرێ کە سەری نا بە سینگی دایکیەوە ئەو ڕەحم و سۆزەی بەسەرا باران ئەو مناڵە ژیر دەبێتەوە ئەم ئینسانەش کە مرد دایکی یەکەم داوای دەکاتەوە ئەڵێ بیخەنە باوەشمەوە سبحان الله هەر کەسێ زۆر دڵسۆز بێڵە خێرا فریە قبرەکەی خەن خێرا قبرەکەی بۆ هەڵکەنن کە ئەو مردووە ئازیزە من زۆر خەڵکمان بینیوە کە ئەو مردووی لەبەر دەستایە ئەو کەس و کارەی دڵی دەکوڵێ فرمێسک دەبارێنێ کەچی سبحان الله کە گڵەکەت بەسەرا کرد و قبرەکەدا پۆشراوە سکونایەک بە دڵیان نادێ چونکە تەسلیمت کردەوە ها یەک سەد ڕەگڵ مایل بڕە ئەوە یعنی تەسلیمت کردەوە دڵت ئەمین بوو ئەوە دایک لە باوەشی گرتەوە دایکی یەکەم جار کە تەسلیمت کرد سبحان الله سۆز و میهرەبانێک بەسەر دڵ و دەروون تا دێ چونکە تەسلیم بە دایکی یەکەم جارت کردەوە نیشتیمان ئەوەندە شیرینە لە قورئاندا ئەمجا تەماشاکە ئەوانەی کەوا قەبریان دیار نییە ها کەسێک بۆ لە یاسای نێودەوڵەتیدا لە قانونی خوایی و زەمینی مرۆڤەکانیشدا لە هەموو سەر زەویدا حرامە کەسێک لاشەی بە خاک نەسپێردرێ حرامە کەسێ بێگۆڕ بێ یان چەند کەسێ بخرێنە گۆڕێکەوە یان کەسێ گۆڕی دیار نەبێ بۆ چونکە حتا هەتایە کە سوکاری ئەوە ئەسەفە لە ناو دڵیە بۆیە ئێمە پەرۆشی جاری وا ئەو ئەنفالانە کە پلەی شەهیدیان هەیە ئیشاڵڵا لای خوای پەروەردگار چونکە قەبر کابرایش کەش لە سەنگەری پێشمەرگایەتیا شەهید بووە ئەوەی ئەنفالەکەی کە سەری زیاترە لە دڵتا چونکە قەبرەکەی چاو لێ نییە چونکە نازانی لە کوێدا شاراوەتەوە چونکە یەقینی نییە بە تۆ بڵێی دایک جارش کە لە باوەشی گرتێتەوە هەڵی گرتبێ ها کە سەری زیاترە خەمی زیاترە ئەوەی کە ڕۆڵەکەی شەهید بۆ لە خاکەکە چەسپاندوێتی کە دەچێتە سەر قەبرەکە ئارامیەک دەگرێت چونکە دایکی لە باوەشی گرتوەتەوە جارێکی تر سبحان اللە قورئان چەند وردە وفیها نعیدکم دەگەڕێنەوە باوەشی جارێشکە لە ئامێزت دەگرێتەوە ومنها نخرجکم تارة اخرى جارێکی تر لەدایک دەبێەوە لە زەوی ئەم زەویە بە هەزاران هەزار ساڵ پێش لەدایک بوونت تۆ لە وجودی خاکا هەبووی هەڵی گرتووی دواتر دێیە سەر زەوی چەند ساڵێک دەژی لەسەر پشتی دەدژێنێ دواتر ئامێزت بۆ دەگرێتەوە جارش کە لە باوەشت دەگرێتەوە بە هەزاران هەزار ساڵ مرۆڤ لە قەبرا دەمێنێتەوە تا قیامەت دێ جارێکی تر پێشکەشت دەکاتەوە بە مەیدانی مەحشەر و دەڵێ خوایە ئەوە ئەمانەتەکە تەسلیم کردیەوە ئەوە ئەمانەتەکە تەسلیم کردیەوە سبحان الله ئەمجا حساب لەگەڵ دەکرێ ئایا ڕۆڵەیەکی ساڵح بووی بۆ ئەم دایکە سەر زەویە ئایا گوڵت لەسەر ئەم زەویە چاند، ئاوەدانت کردەوە، یان خوێنت لەسەر ڕشت و سوورت کرد بە خوێن و کاولت کرد و بۆگەنت کرد و ڕەشت کرد؟ ئایا ئەولادێکی ساڵح بوو یان ناساڵح؟ ئا ئەبێ ئەو قیامەتە هەبێ بۆی تۆڵەی ئەم دایکەت لێ بکاتەوە گەر ناساڵح بووبی لەگەڵیا و پاداشتیشت بداتەوە کە بەڕاستی ڕۆڵەیەکی ئاوەدانکەرەوە بووی بۆ ئەم دایکە و جێگەی دڵ پێخۆشبوونی بووی کە دایکی نیشتیمانە. ئاوا ئیسلام فێری ئاسایشی نەتەوەییمان دەکا. بەڕێزان زۆر کەس بەداخەوە من ئەڵێم ئەمانە نازانن ئەڵێ لەوە ئەچێ مزگەوت مەلا وتاری مەلا وتاری میحراب و مینبەر کاکە مەترسی هەیە بۆ سەر ئاسایشی نەتەوەیی توخوا من بەس لە ئێوە دەپرسم ئێستا وەی ئەهلی ئەم مزگەوتە جەنابتان هەموو دەنگم دەبیستن هەموو فکر و حیزبێکتان لە ناوایە هەر یەکە بۆ خۆی ئازاد بۆ چی هەڵبژاردووە بەڵام هەر هەمووتان گوێ لەم ئایەتە قورئانەتان گرت کە خوا فەمووی منها خلقناکم وفیها نعیدکم ومنها نخرجکم تارة اخرى ئاوا بۆ جەنابتانم بە زمانی شیرینی کوردی باس کرد توخوا ئیسلام ئاسایشی نەتەوەی تێک دەدا یان ئەگە قورآنت ئیمان پێ بێت لە هەموو کەس زیاتر نیشتیمانەکەت بەلاوە مقدسە چونکە تۆ وەکو دین وەری دەگری بە تایبەت ئێمەی میللەتی کورد زۆر پێویستیمان بەڕاستی بە قورئانە بە دینی ئیسلامە بۆی ئاسایشی نەتەوەیمان پارێزراو بێ بەڵێ ئازیزەکانم بەڵێ مسلمانانی بەڕێز خوشک و برایانی ئیماندار کەی ئینسان نرخی نیشتیمانەکەی باش دەزانێ هەتا برسید نەبێ نرخی نانی وشکیش نازانی وایان نییە هەتا تینود نەبێ نازانی پەرداخی ئاوی سار چەند بە نرخە وەڵاهی ئەم نیشتیمانەش چونکە هەموو ڕۆژێ تەعامولی لەگەڵا دەکەی و لەسەری دێی و دەچی زۆر نرخی نازانی هەتا نەچێ غەریبی ئەوەی غەریبی نەچێشت بێ نازانێ نیشتیمان چەند شیرینە ئەوەی نەفی نەکرا بە کاتی خۆی نەفی نەکرا بە بۆ جنوب بۆ شوێنان نازانێ نیشتیمان چەند شیرینە ئەوەی نیشتیمانەکەی داگیر نەکرا بێ قەدری نیشتیمان نازانێ نازانێ نیشتیمان چەند شیرینە کە لێت داگیر کراوە کە هەوڵی تۆڵە وەرگرتنەوەی دەدەی و بە مافی خۆت شاد بی بۆیە لە ئیسلامدا ڕێزی غەریب زۆر واجبە ئینسانی غەریب کە لە نیشتیمانی خۆی ترازا زۆر کێشەی بۆ دروست دەبێ کێشەی ئەوەی زمانی ئەو نەتەوەیە نازانی کە دەچی بۆ ناویان کێشەی ئەوەی بێکاری هەتا کارێک دەدۆزیەوە چەند ناڕەحەتە کێشەی ئەوەی بەزەیت بەخۆدا دێتەوە دڵت تەنگە دەروونت ناڕەحەتە دابوو نەریتەکە لەگەڵ تا نایخوا بێ خانووی بێلانەی خۆت بە خەڵکی ئەوێ نازانی بەداخەوە کوێشینان ها کاتی خۆی وتویانە بەر لە جێی خۆی سەنگینە ئەمجا هەست دەکەی نیشتیمانی خۆت چەند بەنرخ بوو واللهی ئەوانەی کە لەو ئەوروپا و لەو ئەمریکا و لەو وڵاتانە من لەگەڵ گەلێکیانە قسەم کردووە دەڵێم مامۆستا بەس بە یەک شت دەژیم ئەوەی تروسکایی ڕووناکییە ئەوەیە دەڵێم ئینشەڵڵا ڕۆژێ دەگەڕێمەوە بۆ کوردستان یعنی یەک ئومێدێک ئەوەی کە پێی دەژیا ئەوەیە ئەوەی لێرەوەیە زۆر ڕەنبێ حەسکا بچێ بۆوێ کە لەوێ دەڵێ خۆزگە پاتمایە بۆ نیشتیمانەکەی خۆم خۆزگە لە بێ کارەبایی و بێ ئاوێکەیادا نیشتمان هێشتا پێم خۆشتر بوو ئاوابکایە هەتا نەچێ غەریبی نازانی نیشتیمان چەند ئازیزە من خەڵکم بینیوە گەنجی بەڕێز کاتی خۆی لە گرانیەکە لە ئێران بووە وەڵی وتوێتی قەت بڕوام بە نیشتیمان پەروەری نەبووە بە خۆشەویستی خاک نەبووە کە ئەوەندەم زەلیلی و کرێکاری بینی لە ئێرانە کە هاتمەوە ئەم بەرچەمەکەی چۆمان خاکەکەم ماچ کرد دا هاتمەوە ماچم کرد وتم ئۆخەی بە قوربانت بم ئەگەر چەند ڕقم لە کاربەدەستەکان بێ بەڵام خوا چەند بەڕێزی چەند خۆشە لەسەر خاکی خۆتا چەند ئازادی کەس ناوێرێ پێت بڵێ چونکە مافی خۆمە خاکی خۆمە وڵاتی خۆمە دایکی خۆمە لە باوەشی گرتوم و لە بامێزم دەگرێتەوە ئەم بەخشێتەوە جارێکی تر بەڵە خۆشەویستان نیشتیمان ئاوایە بۆیە لە قورئانی پیرۆزە لە حەدیسەکانی پێغەمبەری ئیسلام صلی الله علیه و سلم لە ئەحکامی فقهی شەریعەی ئیسلامیدا ڕێزی غەریب زۆر گیراوە لای خوا خوا دەفەرمە کە لە غەریبیدا بووی دوو نوێژ لە یەک کاتا بکە قەسر و جەمعت بۆ هەیە کە غەریب بووی چونکە هەست بە نامۆی یەک دەکەی نوێژە ڕۆژووی ڕەمەزانەکەت بۆت هەیە دروستە نەگری خوا مۆڵەتت دەدا لەبەر خاتری غەریبیەکەت کابرایەک غەریب بوو لە شوێنی خۆی ملیارلێر بوو بە دۆلار کەچی هاتە نیشتیمانی خۆی جانتاکەیان لێ دزی بوو پارەی پێ نەمابوو هیچی پێ نەمابوو دروستە لێرە تۆی مسوڵمان زەکاتی بدەیە چونکە غەریبە با هەست بە بێکەسی نەکا با هەست بە لێقەوماوی نەکا دڵی شکاوە کە سەی دەکا کەس ناناسێت تۆ دروستە زەکاتی ماڵی خۆتی بدەیە لە حەدیسا دەفەرمێ ئەوەی لە وڵاتی غەریبی بمرێ و بە ئیسلامەتیەوە بمرێ پلەی شەهیدی هەیە لای خوا کە لە سەرمەگە هەز بەو غەریبیە دەکا هەز بەو بێنازیە دەکا هەز بەو بێکەسیە دەکا خوا دەفەرمێت لە ڕۆژی قیامەتا تۆڵەی بۆ بکەنەوە لەوەی کە بۆم بڕیارداوە لە بەهەشتا لەو شوێنەی ڕوحی لێ دەرچووە لە وڵاتی غەریبی تا شوێنی لەدایک بوونی خۆی لە بەهەشت تا زیادەش سەرەوە بدەنێ ئەمە بەس بەهەشت تۆڵەی بۆ دەکاتەوە ئینە هەستی غەریبی مردن لە غەریبیا ئەوەندە ئەوەندە ئەستەمە بۆیە ڕێنمایی کەسێکی غەریب دڵنەوایی کردنی ئینسانە کە خەڵکی نیشتیمانەکەی تۆ نیە چەند خێرە کاتێک کە دەچی بۆ شوێنەکە خەڵک ڕێزت لێ دەگرێت چەند خۆشە خەڵکی غەریبیش لە لای تۆ ئاوا خۆشە کە ڕێزی لێ بگری لە قورئاندا دوو شت بەیەکەوە هاتووە سبحان الله قورئان باسی نیشتیمان و مناڵ دەکات باوەڕتان بێ هیچ شتێک لە جەرگی خۆت خۆشەویستر نییە هەرچی مناڵی نەبوو بێ ڕەم بێ قەت نەزانێ ئەوەی ساو گەنجانی ژنیان نیە و مناڵیان نیە قەت نازان مناڵ چەند شیرینە کە خۆت مناڵت بوو ئەمجا زانی جەرگ هێشان چۆنە کە مناڵەکە تایەکی هەموو ئیسراحەت لێ هەڵدەگیرێ دە خوا دەفەمێن نیشتیمان و زێدی لەدایک بوون لە پێش مناڵەکەی خۆتەوە لە پێش جەرگەکەتەوەیە ئەزان لە شوێوا دەفەرمێن لە سوڕەتی بەقەرە ئایەتی دوو سەد و چل و شەش لە باسی بەسەرهاتی حەزرەتی داود پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ لە کاتێکا کە تالوتی سەرکردە دێ بۆ ئەوەی کەوا لوتی جالوتی خوێن ڕێژ بڕێژێ بشکێنێ و نەجاتیاندا ئەو قەومە هەر کەسێک نیشتیمانی ئازاد و سەربەستی نەبێ واللهی گوناحە مناڵیشت ببێ چونکە لە وڵاتێکا کە بەڕاستی نیشتیمانن نەبێ کە مناڵت بوو ئەبێتە کۆیلە کۆیلەی نان کۆیلەی تەعین بوون کۆیلەی مەسول و شڕەخۆر کۆیلەی داوێن پیس و بەدووی کەوێ ئەم کۆیلەی ژوورێک شوقەیەک بێئەنواییەک دینارێک دۆلارێک دەی مناڵت هەر نەبێ باشە بەس کە نیشتیمانت بوو وڵاتی سەربەخۆت هەبوو وڵاتێکی پڕ عەدالەت هەبوو کە دێمە سەری ئەوجا خۆشە مناڵت بێت چونکە مناڵەکەت ئاسوودە دەبێت دەفەرمێ خوا دەفەرمێ نیشتیمان پێش مناڵ بزانە لە کام نیشتیمانە دەژی ئەمجا بە قەدەرەوە مناڵ بخەوە ئەم قورئانە هەر هەمووی بۆ ئێمە بەیان کردو خۆشەویستانم بەڵێ ئیماندارانی بەڕێز جا حەز کە یەکێکە لە زانایان دەفەرمێ بەڕامیکە هەبوون قەومێک بوون کاتێک کە دەچوون بۆ سەفەر و بۆ گەشتی بازرگانی و بۆ هەر سەفەرێک بوویایە مشتێک گڵیان هەڵدەکرد و دەیانخستە تورەکەیەکەوە لە نیشتیمانی خۆیان واللە ئەڵێ ئەوەندە نیشتیمانی خۆیان خۆشدەویست کە نەخۆش دەبوون کەوسکێ گڵەکەیان دێنا دەیانکردە پەرداخی ئاوەتیە چاومدا وەک شەربەت دەیانخوارد دەستەوە بەجی شیفایان بۆ دەهات ئەگوت ئەوە گڵی نیشتیمانی خۆمە دەرمانە گڵی نیشتیمانی خۆیان پێ دەرمان بوو پێشی چاک دەبوون قەناعەتیان ئەوەندە بەهێز بوو بە پیرۆزی نیشتیمانەکەیان ئەوە لە کتێبەکانی جاحیزا تۆمار کراوە بەڵێ خۆشەویستان لە هەر شوێنێک ژیای ڕێزی لێ بگرە ئەو شوێنەی کە لێی لەدایک دەبی تیا دەژی ئەوە نیشتیمانی تۆیە ئەو شوێنەی لێشی لەدایک نەبووی مادام ژیان و گوزەران تیایەتی خوا دەفەرمێ ئەوێش وەک نیشتیمانی خۆت سەیرکە جا فەرقی نەتەوە پەرستی لەگەڵ نەتەوە پەروەری هەیە ئێمەی کورد الحمدلله ئێمەی موسڵمان نەتەوە پەروەرین بەس نەتەوە پەرست نین چونکە نەتەوە پەرست نیشتیمان پەرست ئەوەیە بەس دەڵێ بەس بۆ خۆم هەبم ئەبێ هەموو عالم بخۆم بەس بۆی بۆ خۆم هەبم ئێمە نەخێر منیش هەبم و تۆش هەبی و ئەویش هەبێ چونکە من زێدی خۆم خۆش دەوێت تۆش خۆشت دەوێت قورئان تەماشاکەن حەزەتی ئیبراهیم پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ ئەبو الانبیا خلیل الرحمن حەزەتی ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ خەڵکی مەککە نەبوو وانە خەڵکی فەلەستین بوو یەکەم جار لە کوردستان بوو دواتر چۆ فەلەستین دواتر چۆ مەکە بەڵام دوعایەک بۆ مەکە دەکا دەفەرمێ رب اجعل هذا بلدا آمنا یان لە ئایەتەش کە رب اجعل هذا البلد آمنا خوایە ئەم وڵاتە ئا ئەم شوێنە ئەم نیشتیمانە ئەمین و ئامان کەی دوور بێ لە شەڕ و جێچەڵ و خوێن و باروت و خوێن ڕشتن خوایە ئەمینی کەی بۆ ئەم دوعا دەکا ئیبراهیم چونکە با بۆ خۆشی لەوێ لەدایک نەبوو بێ ئەها ڕۆڵەکەی لەوێ دەژی ئیسماعیلی لێ دەژی هاجەرەی خێزانی لێ دەژی ئەمە ئەمە ئێمە بیر و بۆچوون و تێڕوانینمانە پیامبەر صلی الله کە دەچێتە مەدینە خۆ لە پەنا شاخی ئوحدا حەمزە شەهید کراوە مصعب شەهید کراوە خوێنی صحابەی ئوحدی لە ڕژاوە کەچی لێشدا دەفەرمێ ئەو شاخە ئین ئوحدەن جبل يحبنا ونحبه ئەو شاخە کە ئوحدە ئێمەی خۆش دەوێ و ئێمەش خۆشمان دەوێ ڕێز لە شاخەکەشی دەگرین چونکە لەسەری دەژین چونکە لە پەنا شاخەکەی ئوحدەوە لە مەدینە دەژین خۆزگە غەربیەکان من دڵم هەموو جاڵم خۆزگە ئەو ئەمریکی و غەربیانە بهاتنا ئێمە ئەوا قورئانمان بۆ باس کردنایە ماوکتە برا قەد ئیسلام مەترسی نییە بۆ سەر خۆزگە موسڵمانەکە لێ حاڵی ببوویە وڵاتەکە ئەویشی کاول نەکردایە لە دینەکە ئەوا حاڵی بووە ئەویش حاڵی بوویە کە ئیسلام مەترسی نییە بۆ سەر هیچ میلەتێک چونکە قورئانە فێرمان دەکا ئیبراهیمی بین لە هەر شوێنە ژن و منداڵەکە ژیا بڵێ خوایە ئەو وڵاتە ئەمن و ئەمانی تێ بکەوێ نەک بڵێ خوایە کوێر بێتەوە هەوڵ بدەی تەقینەوەی تێدا بکەی و زیاتر تیرۆر و ئیڕهابی تێدا بکەی ئەوە نەهجی قورئانی نییە قورئان ئاوامان فێر دەکا بەڵێ خۆشەویستان وڵات ئاوا شیرینە بەڵام بەچی شیرینتیر دەبێ بەچی لەلات خۆشەویستتر دەبێ بەچی زیاتر عەتفت بۆی دەجوڵێ بەمانە سیستمی ئیداری حکمی ئیدارەی جوان سەیری پێغەمبەری خوا کە سەڵ سەلەم کاتێ چۆ شاری مەدینە یەکەم کاری دەستوورێکی نووسیەوە، دەستوورێک کە لە چل و ئەوەندە بەندە پێکهاتووە، ئەم دەستوورە، ئەم وەسیقەیە مافی موسڵمان بە موهاجیر و ئەنسارەوە، مافی جوولەکە بە هەموو قەبیلەکانیەوە، مافی بتپەرستەکان، مافی هەموو قەومەکان، هەمووی بۆ دیاریکردن، ئەرکی بۆ دیاریکردن و مافی بۆ دیاریکردن. جا بەڕاستی سیستم دەبێ وابێ. ئێستا زۆر جار لە وڵاتی ئێمە کە خەڵک ناڕازییە ئەوەیە من هەر ئەرکم لەسەرە. بەڵام کوا مافەکەم ئەبێ سیستمی وڵات کە خۆشەویستی نیشتیمانە لەلا زیاد دەکا من بۆیە ئەم نیشتیمانم خۆش دەوێت ئەرکم لەسەرە خزمەتی بکەم بەڵام بزانم نیشتیمانیش چ پێشکەشی من دەکا نەک هەر خزمەتت بکەم و تۆ بمچەوسێنیەوە خزمەتت دەکەم مافەکەشم بۆ دیاریکە لە دەستورەکانی وەسیقەی مەدینەدا کە پێ سەلەم دەوڵەتی دەستوری لەسەر زەوی دامەزران باسی ئەوەی کرد وڵات کاتێ خۆشەویست دەبێت کە خەڵک هەست بکەن سیستمی بەڕێوەبردن تیا جوانە ئەرکت بۆ دیاریکە مافی هەموو کەسیش دیاریکە دووەم کاربەدەستی دادپەروەر بەڕاستی نیشتیمان بە کاربەدەستی دادپەروەر جوان دەبێت جا ئەم خاڵانە بۆیە بە دوو یەکا دێنم ئەگەر سیستمی حکومڕانی لە وڵاتە چاک بوو سیستمەکە چاک بوو کاربەدەستەکەش چاک دەبێت ئێستا زۆر جار ئەڵێن فڵان کەس لابەن و فڵان کەس دانێن نەخێر ئەبێت لە پێشەوە سیستمەکە چاکەی ئەمجا کاربەدەست چاک دەبێت ئەگەر سیستمی وڵات چاک بوو کابرای کاربەدەستیش بۆ خۆی پیاوی چاک دەبێت پێغەمبەری خوا صلی سەلەم کاتێ مسلمانان لە مەککە تینیان بۆ هات فەمووی بۆ ئەگەر حەز دەکەن و مەیلتان لێیە ناڕۆن بۆ ئەرزی حەبەشە خۆ ئەی پێغەمبەری خوا ساسم بۆ ئەرزی حەبەشە ئاخر حەبەشە ئەثیوبیای ئێستا وڵاتێکی گومناو بۆ چین بۆ وێزگار لە هەموو شوێنێک فەرمووی مەبەستەکەم ئەوەیە فەئین بها مەلیکا لا یظلم عنده ئەحد وهی ئەرض صدق چونکە پاشایەکی لێیە لێم کۆڵیەوەتەوە بیستومە و تحقیقم کردووە پاشایەکی دادگەری لێیە حەبەشە لەلای ئەو هیچ کەس ستەمی لێ ناکرێ ئەوە ئەرزی ڕاستگۆییە ئەرزی ڕاستگۆییە چونکە پاشاکەی عادلە چونکە پاشاکەی زوڵم لە هیچ کەسێک ناکا و لە پەنا و سایە و سێبەری ئەویشا هیچ کەس ستەمی لێ ناکرێ حەبەشە ناوی دەرکرد لە کتێبا تۆمار کرا ئێستا کەس دەستی خەیتە نازانێ لە کوێیە بەڵام لەو زەمەنە پێغەمبەری خوا صلی الله ڕێزی بۆ دیاری کرد بەهۆی پاشا دادگەرەکەیەوە والله لە هەر شوێنێ حاکم و فەرمانڕەوای عادل هەبێ ئەو نیشتیمانە لە لای خەڵکی خۆشەویستتر دەبێت هەر خەڵکی دنیاش وهی ئەرض و صدقین بەڕاستی ئەوە جێگەی ڕێزە خۆ لە حەبەشەدا بەڕاستی دینی نەسرانەتی تەحریف کراو هەبوو بتیش دەپەرسرا حکمی خوایشیان گۆڕی بوو بەڵام چونکە زوڵمی تێدا ناکرێ و پاشای دادگەری هەیە پێغەمسان دەفەرمێ ئەرزێکی ڕاستگۆیانەیە ئەرزێکی چاکە ئەرزێکی پاکە بڕۆن بۆ لای بڕۆن بۆوێ مەکە کەعبە بەجێ بێڵە چونکە ستەمی لێ دەکرێ بەڵام بڕۆ بۆ حەبەشەیە کە ستەمی لێ ناکرێ ئەوە تێڕوانینی ئیسلامە کە نیشتیمان پاشا و کاربەدەستی عادل جوانی دەکا سێم هاوڵاتی چاک هاوڵاتی پاک خاوەن ئەزمون خاوەن عەقڵ دەستپاک دەرون فراوان سەخی کارکەر ڕۆشنبیر پاک و خاوێن یاساپارێز هەر وڵاتێک دانیشتوانەکەی هاوڵاتیەکانی ئاوا بوون شەرەف المەکانی بیلمەکینی لە کۆنەوە عەرەب وتویانە ڕێزی شوێن بەو کەسانەیە کە لە شوێنەکەدا دەنیشن هاتۆ تەماشاکە بۆ خۆت هەڵی سنگێنە بچۆ شارێکەوە بچۆ لادەیەکەوە بچۆ وڵاتێکەوە ئەگە خەڵکەکەی ڕێزیان گرتی بە حرمەت بوون سەخی بوون دەست پاک بوون ئەمین بوون ماڵیان نەخواردی یارمەتیان دای هەتا ماوی بۆ مناڵەکانیش لێگێڕێەوە بەخوا ساڵە چوومە فڵان شوێن ڕەحمەتیان لێبێ بەخوا خەڵکی چاکن هەر ئەو نیشتیمانەت خۆش دەوێ هاوڵاتی ساڵح و ڕێک و پێک نیشتیمانەکەی خۆی شیرینتر دەکا بۆیە سەمعەی وڵات زۆر گرنگە لەلایەن نەتەوەکانی جیهانەوە سەمعەی وڵات زۆر گرنگە نەهێڵی دز و جەر نەبی شێوێنێ لە وڵاتی نەمسا چەند ساڵێک لەمەوبەر وڵاتی نەمسا سێ کەسی لە ئەمریکا بوون سێ هاوڵاتی چوبوون لەوێ چەند ساڵە کەسابەتیان کردبوو هاتنەوە کە هاتنەوە دەستیان کرد بە شوقە کڕین بە ڤێلا کڕین بە سارەی ئاخر مۆد کڕین کۆمەڵێک کارگەیان کردەوە پارەیان تەخش و پەخش دەکرد یەکسەر حکومەت مراقبەی خستنە سەر ئەم سێ گەنجە مراقبەی خستنە سەر دواتر گرتنی وتی لە کوێ بوون وتیان لە ئەمریکا بووین لە ئەمریکا چیدان کردو کەسابەتمان کردو ئەم پارەیمان لەوێ هێناوە پەیوەندی کرد بە سەفیری نەمسا لە ئەمریکاوە دۆسیەی ئەم سێ کەسەم بۆ بدۆزەوە کە نەمساوی بوون و سێ چوار ساڵێکە لە ئەمریکان بزان چ کەسابەتێکیان کردووە وتیان وەڵا سەر جادەیان پاک کردووەتەوە کەناس بوون ئەی باشە بە کەناسی بە سێ چوار ساڵ ئەم پارەیە چۆن کۆبۆتەوە حکومەتی نەمسا ئەم هاوڵاتیانەی خۆی گرتن بە ئەمریکیەکان وتی بزانن داخوا لەم شار و دەوروبەرەی کە ئەمانی لێژیاون چ کارە ساتێک ڕووی داوە وتیان وڵا بانقێکی زۆر گەورە بڕدراوە تا ئێستا دزەکان دەستگیر نەکراون وتی ئەم دزانە ئەمانەی ئێمەن ئەم هەموو پارەیە بە خۆڕایی نەهاتوە کە ماف تەخش و پەخشی دەکەن لێرە یەکسەر گرتیانن تحقیقیان لێکردن دانیان نا بە تاوانەکەی ناوتیان ئەو بانقەمان لە ئەمریکا بڕیوە هەموو پارەکەمان دزیوە هێنامان لێرەوەی پێ دەکەین نەمسا بۆ خۆی پەلبەستی کردن و دانیەوە بە حکومەتی ئەمریکی ئەوە هەتا هەتایە کا وڵاتێکی بچێت نەمساوی بچێتە ئەمریکا حرمەتی هەیە لای وڵاتە چونکە ئەزانێ ئەو وڵاتە میستاقیەتی هەیە ناهێڵێ هاوڵاتی خراپ سەمعی وڵاتەکەی نیشتیمانەکەی ناشرینکە خۆزگە ئێمە ئەگەر لە ئیسلامیشەوە فێر نەبین با بە هەر لە ئەوانەوە فێر بین لە ئەوانەوە فێر بین نەهێڵین خەڵکی خراپ سەمعەی ئەم وڵات و نیشتیمانەمان دابەزێنێ ئەوەی نیشتیمان جوانتر دەکا مزگەوت زانکۆی بەناوبانگ کارگەی بەرهەمهێن کە بەرهەم وڵاتەکە پێشکەشکا و هەم خەڵکیش تیا سوودمەند بێ و کار بکا شوێنەواری دێرین نیشتیمان بە چی بە شوێنەوارێ دێرینە پارێزراوەکانی جوان دەبێ ئەم هەموو ئاسەوارە لەم وڵاتی ئێمەدا هەیە هەر هەمووی کاول کرا هەر هەمووی شوێنەواری کوێر کرایەوە کەچی میللەتانی پێشکەوتوو کە وڵاتی خۆیان خۆش دەوێ وا ناکەن هەر نمونەیەکی سادە کە ئێستا لەبەر چاومانە و ئەو گەنجانە زۆریان بە بیریان دێت کە شای ئێران ڕووخا لەگەڵ فەرەح شایا هەڵات ڕۆیشت بۆ دەرەوەی وڵات ئەو شوێنەی کە تیا ژیاوە فەرشی ئاوریشمی تیا بۆ ژوورەکەی شای ئێران فەرشەکانی فەرشی ئاوریشم بە ملیۆنەها دۆلارە لە مادەی ئاوریشم کە نەرمترین و جوانترین مادەیە دروست کراوە پیاڵەکەی نیوەی چایەکەی خواردوەتەوە کە هەڵاتوە فریا نەکەوتو نیوەکەی کەی بخواتەوە هەتا ئێستا لەوەتی ئەو شۆڕشەی ئێران کراوە ئیتر چاکە خراپە مەبەستم وایە ئەو خەڵکە یەک کەس ئامادە نەبوو بچێ ئەو فەڕشە بدزێ بچێ ئەو پیاڵە لە شوێنی خۆی لاوە و تاڵانیکە ئێستا بەقەدەر دوو سێ بیرە نەوت بەرهەمی هەیە بۆ وڵاتی ئێران خەڵک بە بلیت دەچێت لە وڵاتانەوە سەیری ئەو ژوورەی شاو خێزانەکەی دەکات تۆزی لێ نیشتۆ زەلامێک نەچۆتەوە دیو دەرگاکەیەوە لە شوشەبەندێکەوە سەیری دەکەیت ئەها خەڵک وڵاتی خۆی ئاوا خۆش دەوێت لە بەهاری عەرەبیدا سەیری شۆڕشەکان کە لە میسر کەس نەچوو دایرەیەک تاڵان کە شارەوانێک بسووتێنێ ناحەیەک وێران کە لە سووریا ئەو هەموو ڕۆژانە خەڵک خوا حەقیان بکات بە ناحەق دایانکوژن ناچن دایرەیەک بسووتێنن ئەڵێ من سەرکردەکەم ناوێ بەڵام نیشتیمانەکەی خۆمە ئەم بڕوا دەبێت یەکێشکە بچێتە ئەو دایرە ئێمە لەم کوردستانە ها چۆن تاڵانمان کرد بیست سی ساڵیکە حکومەت بین بەس بیناکانی حیزب بەعس جارشکە تعمیر کەینەوە دروستی کەینەوە هەموومان بەدەستی خۆمان کاول کرد ولا شەڕی ناخۆشە بەداخەوە بە هەمان شێوە بە دەرس لەوانە وەرگرین تۆ فڵان کەسم ناوێ بەڵام خۆ نیشتیمانەکە هی خۆتە با ئەو بڕوا بەڵام نیشتیمانەکە کاول نەبێ خەڵک ئەبێ ئاوا نیشتیمانی خۆی خۆش بوێ شوێنە دێرینەکانی پارێزێ ژینگەکەی پارێزێ نەیەڵێ ملەوەز و پیس بێ ئەی وڵات بە چی ناشیرین دەبێ بە سیستمی خراپ و دیکتاتۆری بە فیرعەونیەت جا فیرعەون هەر ناو نیە بۆ زەلامێک سیستمە سیستم حتا قیامەت دەمێنێ ئەلیس لی ملک مصر و هذه الانهار تجری من تحتی افلا تبصرون مصر ئەو وڵاتەیە خوا لە قورئانا ناوی تۆمار کردووە وڵاتی نیل وڵاتی ئەهرامەکان بەڵام سیستمی حکمڕانیەکەی خراپ بوو کە دەیگوت یەک کەس سەرکردە بوو فیرعەون دەیگوت ئەلیس لی هی من نییە مولک و میسرە هەموو وڵاتی میسر نەیدەگوت هەر ئەم کۆشکە کە کۆشکی کۆمارییە نەک هەر پایتەختەکە نەک هەر ئەو دوو سێ شارە ئەوە هەموو میسرە هی منە ئەمجا نەک هەر وشکانەکەی وهذه الأنهار تجري من تحتی ئەو ئاو ئەو نیلە ئەوەی کە ئێوەش دەیخۆنەوە هەمووی هی منە افلا تبصرون خەڵکی ئێرە بزانن ئەگەر من نەبم ئێوە لە برسان دەبرن ئاوای پێ دەوتن ئەو بۆ نابینن ئەوە چاوتان کوێرە نازان من چیم بۆ کردوون فاستخف قومه فاطاعوه گاڵتەی بە قەومەکە دەکرد و ئەوانیش ملکەچیان دەکرد گاڵتەی پێ دەکردن گاڵتەی بە عەقڵیان دەکرد لە یەکێک لە کتێبەکان خوێندومەتەوە معمر قەزافی بەرامبەر بەو هەموو خەڵکە لە لیبیا کاتی خۆی دەگوت ئێوە قەدری ئەم سەرکردەی شۆڕشە بزانن چونکە ئەگە من نەبوومە کارەبا نەدەبوو کە کارەبا نەبوو ئەوە لە تاریکیا بەدیا تەلەڤیزۆنەوە دانیشن ئێ باشە کە کارەبا نەبێت تەلەفیزۆن بە چی ئیش دەکا یعنی گاڵتەی بە عەقڵی ئەو هەموو خەڵکە دەکرد زەلامێک نەیدەرا بڵێ تۆ چیمان پێ دەڵێی دەیانگوت قوربان جەنابت ڕاست دەکەی خوا پایەدارت کا فاستخف قومه ئەو ئیستیخافە حەتا قیامەت دەمێنێ گاڵتە بە عەقڵی ئەو خەڵکە دەکا ئێستا مەسوولی وا دەچێتە شوێنێک بەداخەوە ئاواتان بۆ دەکەین ئاواتان بۆ دەکەین و دنیا شامی شەریف و خەمی هیچتان نەبێت دوای یەک شن ناکرێ ئەو گاڵتەی دوول لە ڕووی جەنابتان بە عەقڵی ئەو خەڵکە کردووە نەخێ نابێ وەعدم پێ بدەی حەتا دڵنیا نەبی کە بۆم جێبەجێ دەکەی لەبەرئەوە گاڵتەکردن ئەمە وا لێ دەکا نیشتیمانەکە لەبەر چاو ناشیرین دەکا بۆ شۆڕشەکان ڕوویدا لەم دەور دووربەری خۆمان لە وڵاتێکی وەکو تونسە کاتێک کەوا بن عەلی چونکە ناوەکەی حیفە بڵێ ئەو کابرای کە بەڕاستی ئیسلامی زین العابدین گوناحە بۆ هەر بڵێن بن عەلی کوڕەکەی عەلی تر هەر کەسێکە بن عەلی کاتێک کەوا لەم چەند ڕۆژەی ڕابردوودا بینایەکیان دۆزیەوە سەیەکەن ڕسمێکی بەقەدەر چوار پێنج مەتر پان و درێژی پێوەیە ڕسمەکان دەشکان سەیەکن لەو دیوە قاسە هەیە قاسەیەکە ئەوەندەی دۆلار تێپەچنی وە کە جرج پارە دەدزێ و هەڵی ئەنی لێگا ڕەسیدی بانقی تونسی بەرز کردەوە ئەوەندەی هەر لەو کونەدا شار بۆوە ئەوەندەی هەر شار بۆوە ئەمجا بابەتێکم خوێندەوە دەڵە بەس ژنەکەی کە ژوورێکیان دۆزیەوە لە ژێرزەمینیەکە هەزار جووت بەس پێڵاوی هەبووە هەزار جووت پێڵاو چۆتە هەر وڵاتێکی دنیا بنەکەی ئاڵتون بۆ قاپەکەی ئاڵتون بۆ نقێمەکەی ئاڵتون بۆ بەس پێڵاوەکانی هەزار جووت بەس نەعل و پێڵاوی هەبووە کە هەزاران خەڵک لە وڵاتای بە پێخواسی لەگەڵان داماوە ئەگو دەبێت خەڵک کارتی پێ بکەن عیبادەتی خواش دەکات چۆن ئەوەی من نێڵم ئەبێت کارتی ئەم مزگەوتەت پێ بۆ نیە لە مزگەوتێشکە جمعە بکەیت چونکە لەوێ ئاسایش مراقبەی تۆ دەکات دەزگای ئەمن ئاوای دەکرد هەتا ڕووخا هەتا لە ناویان بەرد بۆیە ئەو وڵاتی ناشیرین کردبوو لە وڵاتێکی وەکو میسردا خۆشەویستان حسنی مبارەک شەش سەد و چل و یەک ملیار دۆلاری دزی بوو شەش سەد و چل و یەک ملیار ئینسان شاخ دەرەکا کەم ڕەقەمانە دەبیستێ شەش سەد و چل و یەک ملیار دۆلار لەو میسرە دزی بووی هەمووی ناربوو بۆ بەریتانیا و بۆ نەمسا و بۆ سویسرا و بۆ ئەمریکا ئێستا دەڵێن سەد و چل ساڵی ڕێک سەد و چل ساڵی ڕێک هەرچی خەڵکی میسرە هەمووی سارەشی هەبێ هەمووشی خانووی هەبێ تا سەد و چل ساڵی کەش کاسپینەکە ئەو پارە بەشی دەکا ئەوەندەی لێ دزی بوون یەک قاتە جل کە ئەو ڕۆژەی گیرا ئەوەی لە بەرابوو یەک قاتە جل کە بە سێ مانگ چندراوە سێ مانگی ڕێک بەس بە قاتە جلەکەی ئەوە بۆ شەریکەیەک دوو ملم ئەستووراییەتی بە ئینگلیزی لە ناویەوە بە کۆمپیوتەر نووسراوە حوسنی موبارەک بە ئینگلیزی لە هەموو ناو قوماشەکەیا بە چدراوی نووسراوە حوسنی موبارەک بە سێ مانگ چندراوە نرخەکەی چەند بێ بەڕێزان نرخەکەی شانزە هەزار و سەد دۆلار بووە شانزە هەزار و سەد دۆلار بۆ یەک قات جل کەچی ئەو هەموو میسرێ بە جزاشەوە دەگەڵا داماوە بە پێخوازی ها چاو لێیە نیشتیمانەکەی بۆ بەرچاو کەوت سی و پێنج هەزار گەنجی موسڵمان لە سجنەکانی دابووە کە حکومەکانیان کۆ کردوێتەوە سەی دەکەن دەکاتە پانزە هەزار ساڵ زیندانی بۆ خەڵکی خۆی بڕیوەتەوە کە دەرگاکانیان شکاتن و هاتنە دەرەوە کابرایەکی وەکو عەلی مختاری میسری کابرا لە جێی شا بۆ خانەنشین بووە موالیدی چل و حەوتە بە پلەی نەقیب خانەنشین بووە ساڵی نەوەت و سێ کە هاتبوو بۆ عەمرە سەردانی مەدینەشی کردبوو شەوی بیست و حەوتی ڕەمەزان لە خزمەت مەرقەدی پێغەمبەرا صلی الله علیه وسلم حسنی مبارکیش چوو بە حساب عمرە بکە و سەردانی سعودیە بکە کە سەی دەکە ئەو حسنی مبارکی میسری خۆیانە چوو بۆ لایەوە چاکوچۆنێکی لەگەڵا کردبوو ئەوە نەقیبێکە ئەوە خزمەتی ئەو وڵاتی کردووە کابرایەکی عەسکەریە ئەوەندەی پێوت بوو لەبەر خاتری ئەو خوایە کە نسیبی تۆ هێنا ئێرە سەر کردا لەبەر خاتری مەرقەدی ئەو پێغەمبەر صلی الله علیه و سلم اتقی الله لە خوا بترسە و تۆزە بۆ خەڵکەکە باش بە وتی ئەوە بە چێڵی اتقی الله لە خوا بترسە با بخ لە خوا ترسان خۆ تاوان نیە خوا دەفەرمێ اتقوا الله هەموو قورآن اتقوا الله لە خوا بترسن تەقوای خوا بکەن یەکسەر داوای لە حکومەتی سعودی کرد ئەم پیاوان بە پەلبەستی بۆ بنێرەوە بۆ میسر بردیانەوە پانزە ساڵ حکمی دا لەسەر ئەو قسەیە بەس بۆرە بە کەسێ نەوێت بڵێن لە خوا بترسە بۆ میلەتەکە چاک بە لەسەرەوە فەقیرە ئەمجا بە هەزار تکا و ڕجا و محامی یەک ساڵیان لە حکومەکەی کردەوە دوو هەزار و حەوت بەربوو لە ناوەت و سێوە لە سجنەوە لەسەر ئەو قسەیەکە لە لە حەرەمی مزگەوتی پێغەمبەری سەڵ سەڵم پێی کوتبوو ئەمانە قبوڵیان نەبوو فیرعەونی بوون چاولێ چارەنووسیان چی لێ هات بەڵام خۆشەویستان کاتێک کە بە عەرەبانە حوسنی موبارەکیان هێنا و دابیەکەی پڕ کرد بوو لە پیسی دوو لە ڕووتان ئەمجاری گوت ئەمجارە میلەتی میسر ئازادم کا و گەرنم ئازا کا و بەرم دەن هەموو پارەکانتان بۆ دەگێڕمەوە گوتیان با پارەکان دەستی بەشدارا گیرە تازە ئەوەڵجار بگێڕایەوە کە دابیەکەت پیس نەکرد بوو کە لەسەر عەرەبانە نان دەهێنای ئەو کاتە بەزەیت بە خەڵکا بهاتایەوە لەبەرئەوە ئەم هەموو میسریە کە ئاوارەی وڵاتانە ئەو هەموو تونسیا لەم وڵاتی خۆمان نەتان دەبینێت تا ئێوارە دەسوڕانەوە تورەکەیەک لە ملاش شەش پەرداخ و سوراحێک نازان بە چەند فەقیرە هەموو میسری بوون ئێستاش نیوان نەڕۆشتنەوە لە برسان ئەو هەموو پارەیە وڵاتی هەڵلوشی ئەو پیاوە نەهێش هاوڵاتەکەی خۆی جا لەبەرەوە هاوڵاتی کە بینی ئەم ئەم حاکمە غەددارە هەیە نیشتیمانەکەشی بەرچاو دەکەوێت لە لای ناشرین دەبێ بەڕێزان ئەچێ خزمەتی بێگانە دەکات جای وایە جاسوسی دەکا جای وایە خیانەتی پێ دەکا ئەچێ خزمەتی ئەو غەربە دەکا و خزمەتی وڵاتی خۆی ناکا لەبەر حکمڕانەکە نیشتیمانەکەشی بەرچاو کەوتووە ئەمە خۆزگە دەرس بێ بۆ کاربەدەستانی وڵاتی ئێمە والله ئێمە دڵسۆزین خۆزگە گەنج و لاوەکانمان ئەوەندە دەستیان بە سەراب هاتایە ئەوەندە بلاوێنرایانەوە ئەوەندە باسی خۆشەویستی نیشتیمانمان بۆ بکردنایە لە جیاتی ئەم زەمی ئەو کاو ئەو بەو بڵێ ناپاکە و ئەو بەو بڵێ جاشی فڵان شوێنە ئەو بڵێ پیاوی فڵان خاینە بابە با گەنجەکانمان فێری خۆشەویستی ئەم کوردستانە پاکە کەین کە خوا لە قورئانا ناوی هێنا وەستەوەت عەلی الجودی ئێمە مایە ڕزگاربوونی گەلان بووین وڵاتەکەمان نەک مایە نغرۆبوونی گەلان و خۆشمان تێیە لە کۆتاییدا ئاخر وتار ئاخری وتارەکەم ئەوە دەڵێم ئەوەی نیشتیمان ناشرین دەکا خەڵکی خراپ خەڵکی بێویژدان خەڵکی دەستبڕ خەڵکی خوێنڕێژ خەڵکی بەرتیلخۆر خەڵکی ناپاک و جاسوس خەڵکی بێهۆش تلیاک خۆر هەر وڵاتێ تلیاکی تێکەوت خەڵکەکانی بێهۆش بوون خەڵکی داوێن پیس کە ئایدز بڵاو دەکاتەوە ها ئەم دوشتانە مادە بێهۆشکەرەکان ئایدز کە بەهۆی داوێن پیسیەوە ئەکسەری بڵاو دەبێتەوە پەنا بەخوا ئەمانە هەموو وڵاتەکە ناشیرین دەکا هەموو کەسیش مەشغوڵ دەکا پۆلیس مەشغوڵ دەکا ئاسایش مەشغوڵ دەکا دەیان دام و دەزگای بۆ دابندرێ مەتار مەشغوڵ دەکا کابرا گات بی پشکنە نەوەک ئەوەی دەستی پێکەوتەوە ئای دزاوی بووبێ ئەها هەموو حکومەتەکەی مەشغوڵ کرد هەمووی ناشیرین کرد هەمووی کەوتە نائەمینیەوە دەی ئیسلام دێ مزگەوت دێ میحراب و پەیامی مامۆستای ئاینی دێ ئەڵە زینا مەکە ئەڵە عەرەق مەخۆ ئەڵە تلیاک مەکێشە ئەڵە بەس بێ هۆش مەبە ئەڵە خیانەت مەکە ئایا ئێمەی مامۆستایانی ئاینی مەترسین بۆ سەر ئاسایشی نەتەوەیی نەوەڵا ئێمەی مامۆستایانی ئاینی خۆمان بە فەرمانبەری موچەخۆر نازانین زۆر لەوە خۆمان بە گەورەتر دەزانین ئێمە خزمەتکاری ڕێبازی پێغەمبەرین صلی الله علیه وسلم بۆ دو سەد سێ سەد هەزارێک قەت ئەسڵەن ئەگە بە معاش کارمان بکردا چەندین مامۆستای بەڕێزمان هەیە بیست سی ساڵ مەلا بووە کورە هەمانە هەتا وەفاتی کردووە مووچەی حکومەتی وەرنەگرتووە میحرابیشی بەرجێ نەهێشتووە خاتونێکیش لە پەرلەماندا بۆ خۆی ڕسم دروست کاو لە باسمان بکە ئەوە ئێمە نین ئێمە نین کە بێکاردانیشین لە ناو پەرلەمانە کە مقدسترین شوێنە و دەنگی میلەتی تیا کۆبووتەوە کە نوێنەرانی خەڵکی تیان خانمێک هەستێ و بۆ خۆی لە بێیش و کاری ڕسم بکێشێ و نەخشە بکێشێ و زمانیشمان بۆ درێژکەڵێ مامۆستای ئاینی وا و مەلاکان وا ئەوە ئەوە ئەوە ڕەفزە ئەوە ئێمەین ئاسایشی نەتەوەی ئەم کوردستانەمان پاراستووە ئەوە ئێمەین لەو خەڵکەی خۆمان پێی دەڵێین قورئان و حەدیسەکان و ڕێبازی پێغەمبەر صلی الله علیه و ئاوایە بەڕێزان گەنجەکان ئاوا نیشتیمانی خۆتان خۆش بوێ سەرکردەکان وەرن چاو لە خەڵکانی باشکەن دەرس و عیبرەت لە خەڵکانی خراپ وەرگرن مامۆستایانی ئاینی با با لە قورئان وەکو خۆی تێبگەین بیکەین بەسەر چاوی ڕەحمەت بۆ ئەوەی خوای پەروەردگار ڕەحمەتمان بەسەر ببارێنێ ئێمە ڕقمان لە کەس نییە کە دەڵێن سەنتەری مەساج مامۆستای فەڕەز ناوکتی نەبێ باشە لە جیاتی سەنتەری مەساج سەنتەری ڕۆشنبیری بە باشتر نییە لە جیاتی سەنتەری مەساج کە کەس نازانێت باسی چییە ئێمە نەچوینەوە دیو دەرگاکە و بوختانیش بۆ کەس ناکەین بە چاوی خۆمان هیچمان لێ نەبینیوە و ئیشیشمان پێ نەبوو وەکو واهلی ئیسلام لە خوا بەزیاد بێ بەڵام بەڕێزان لە جیاتی سەنتەری مەساج سەنتەری لێکۆڵینەوەی زانستی پزیشکی هەبێ لەم کوردستانە باشتر نییە بەداخەوە لە کوردستانە جاران یەک کەس سەرەتانی بۆە پەنا بەخوا هەموو عالم دەنگێدایەوە ئەم پێشنیوەڕۆیە ڕاپۆرتێکم خوێندەوە ئەڵێ لە کوردستانا لە کۆتایی ساڵی دوو هەزار و دە بۆ هەزار و یانزە معدل ساڵی هەزار کەس بۆ هەزار و پێنج سەد کەس تووشی سەرەتان دەبێت لە کوردستانا تی باشە کەواتە لە مقابلی ئەو دەردە کوشندەیەدا پێویستیمان بە سەنتەری زانستی هەیە پێویستیمان هەیە دکتۆرە شارەزاکانی دنیا بانکەین و دکتۆرەکانی خۆمان فێرکەین من چی لەمە سەنتەری مەساج و شێلان نازانم چ بکەم کوڕا خەڵکە پشتیش کا لەژێ حەماڵییە ئەو خەڵکە پشتی شکا و گەنجە پشتی شکا لە کیسە چمەنتۆ بە کۆڵادا نەک پشتی بۆ بشێلی جاگە و پارەی هەبووە تێر دەخەون نەک پشتی بۆ بشێلن بەڕێزان ئەوە ئەمامە گرفتەکە ئەوەیە مانە شتی زۆر بچووکن بۆ لە کوردستانە دەکرێنە گەورەمەترین مەسەلە ئەمە شتە بچووکەکانن ئەمە خەڵکێک بۆ خۆی دەچێ کەیفی خۆیەتی بەڵام دەڵێن با لە جیاتی سەنتەری فڵانی سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کوردایەتیمان هەبێ سەنتەری لێکۆڵینەوەی مێژووییمان هەبێ بۆ نەوەکانمان سەنتەری لێکۆڵینەوەی زانستیمان هەبێ بۆ بوارە زانستیەکان بۆ قوتابەکانمان ناجێبن خوای پەروەردگار داوات لێ دەکەم یاڕەبی خوا ڕەحممان پێ بکەیت خوای ڕەحمێکی زۆرت بەسەرا باراندوین یاڕەبی خوای ئەم ڕەحمەتەمان بۆ زیاد کەی غەزەبمان لێ نەگری وڵاتمان ئاوەدان بێ و ئاوەدانتر بێ خوایە خوا لە خەڵکانی خراپمان پارێزی ئەو کەسانەی کەوا ئینسانی مسلمان و بەڕێزن ئەو کەسانی خزمەتکاری ئەم میللەت و نیشتیمانەن یاڕەبی خوایە تەوفیقیان بدەی یاڕەبی خوا ئەو کەسانەشی کەلار و لەوێرن ئەم نیشتیمانە ئەم دایکە لێیان عاجزە یا هادی تۆ هیدایەت دەری خوا هیدایەتیان بدەی یاڕەبی خوا هیدایەتی لار و لەوێرەکان و خراپەکارەکان بدەی خوایە بەزەید بە حاڵی ئێمەدا بێتەوە ئێمە بەندەیەکی بە دەسەڵاتی زەعیفین لە قاپی ڕەحمەتی تۆدا دەستی زەلیلیمان بەرز کردووە یاڕەبی خوایە بەزەید پێمان نابێتەوە خوایە بەزەید پێمان نابێتەوە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری خوایە بەزەید بۆمان پێمان دابێت توانێت دەرگای بەرەکەتی ئاسمانمان بۆ بکەوێ یا ئەڵڵا خوای پەروەردگار ئەو بارانە ڕەحمەتەمان هیچی تر لێ نەگرێ و بەسەرمانە بارێ بێتە مای خێر و بەرەکەت بۆ وڵاتمان بۆ نیشتیمانمان بۆ کوردستانی ئازیزمان خوای ئەو کەسانەی کە گەنجی ڕێک و پێکن پیری ساڵح و خواناسنی ئیستیقامە و دامەزراوی بە هەموو لایەکمان بەخشی بە ئەوانیش یا ڕەبی خوا لە ڕێبوون و لە سەرگەردانبوون و لە ستەمکردن و لەوەی ستەممان لێ بکرێت بمانپارێزی کاربەدەستانمان بە ئاگا بێنەوانێ و خزمەتێکی وڵات و دین و میللەتی خۆیان بکەن و هەمومان بە ئاسوودەیی خۆیان بژین بە ئاسوودەیی و بەبێ مشکیلە بمرین خوا لە ڕۆژی قیامەتا بە سەربەرزی بە عیززەتەوە بە شەهادەی ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا اللە